بەشی سێ جێگەی ئاماژەیە فرۆید باسی ئەم تێکەڵاویە دەکات بە تایبەت کاتێک باسی ئارەزووی ژیان و ئارەزووی مەرگ دەکات بە تایبەت ئەمەش لە نەخۆشی سادی و ماسۆشیدا دەبینێتەوە. سادیەت و ماسۆشی و خواردنی لاشەی مرد و تۆپیو کە هەموو ئەمانە لادانن، ئەمانە تەنها لادانێک نین لە ڕووی سلوکی، بەڵکو ئەم لادانانە گوزارشت لە لادانێکی بنەڕەتی دەکەن کە ئەویش تێکەڵاوکردنی ژیان و مەرگە. دەتوانین کەسایەتی بیوفیلی لە ڕێگای کۆمەڵێک سیفاتەوە بناسینەوە کەسێک کە ژیانی خۆش بوێت هەوڵ دەدات لە هەموو بوارە جۆراوجۆرەکانی ژیاندا پرۆسەی گەشەسەندن و ژیان لە هەموو بوارەکاندا بە ئەنجام بگەیەنێت ئەو هەوڵی بونیادنان دەدات ئەو دەیەوێت بگەڕێت و ئارەزووی بینینی شتی نوێ دەکات هەروەها حەز دەکات ژیانێکی سەرکێشیانە بژی نەک ژیانێکی گەرەنتی ئەو کۆی گشتی دەبینێت نەک بەشە بچووکەکان هەروەها ئەو حەز دەکات کە هێمن و ئارام بێت و هەڵسوکەوتەکانی خۆشەویستی و عەقڵ بە سەریدا زاڵ بێت نەک هێز و لەناوبردنی شتەکان، هەروەها دژی شێوازی بەڕێوبردنی بیرۆکراتییە. چونکە لای ئەو، خەڵکی بریتی نین لە مادەی وشک. لە کۆتاییشدا ئەو چێژ لە ژیان بە هەموو دیاردەکانییەوە وەردەگرێت و نایهەوێت تەنها ژیان ببزوێنێت. بیوفیلی خاوەنی ئەخلاقێکن کە پرەنسیپێکی تایبەت دەربارەی چاکە و خراپەیان هەیە، چاکە هەموو ئەو شتەیە کە لە خزمەتی ژیاندایە، خراپەش ئەوەیە کە لە خزمەتی مەرگدایە. چاکە بریتییە لە ڕێزلێنانی ژیان و هەموو ئەو شتانەی کە لە خزمەتی ژیان و گەشەسەندن و کراوەییدان، بەڵام خراپە هەموو ئەو شتانە دەگرێتەوە کە دەبنە هۆی ئەوەی ژیان خەفە و خامۆش بکەن. یان ئاڵۆزی بکات و بۆ کۆمەڵێک پارچە دابەشی بکات. خۆشی لای ئەو چاکەیە و دڵتەنگی و ناخۆشیش خراپەیە. هۆشیاری لای کەسێکی نکرۆفیلی ئەو هۆشیارییە نییە کە خۆی لە کاری خراپە دەپارێزێت و کاری چاکە دەکات. هەروەها لای ئەو منی باڵا هەر وەک فرۆید باسی کردووە وەکوو چاودێرێکی توند لەسەر سادییەت دانانرێت، بەڵام هۆشیاریی لای کەسایەتی بیۆفیلی وای لێ دەکات کە بەرەو ژیان و خۆشی بەرێت. هەروەها چالاکی ئەخلاقی لای ئەو جەخت لەسەر ئەو لایەنەی مرۆڤ دەکات کە ژیاندۆستە. لەبەر ئەم هۆیە کەسانی بیۆفیلی هیچ هەست بە پەشیمانی و خۆتاوانبارکردن ناکەن، کە ئەمانەش هەموویان شێوەیەکی ترن بۆ ئەوەی ڕقت لە خۆت ببێتەوە و دڵتەنگ بیت. ئەو یەکسەر بەرەو ژیان هەنگاو دەنێت و دەیەوێت کاری چاکە بکات. لای سیپۆنزاش ئەخلاق نموونەیەکی باڵا بووە لای. ئەو دەڵێت، چێژ لەناو خودی خۆیدا شتێکی خراپ نییە، بەڵکو باشە، بەڵام ئازار چەشتن لەناو خودی خۆیدا خراپە. دواتر دەڵێت، لەلای مرۆڤی ئازاد زۆر کەم بیر لە مەرگ دەکاتەوە، حیکمەتی ئەو تێڕامانە لە ژیانە نەک لە مەرگ. ژیاندۆستی لە پشت هەموو شێواز و میتۆدە فەلسەفیەکانەوە هەموو چەمکە جۆراوجۆرەکانی فەلسەفە خۆیان لەم هزرەی سیپۆنزادا دەبیننەوە. هەموو ئەمانە گوزارشت لەوە دەکەن کە پرەنسیپی مرۆڤێکی عاقڵ ئەوەیە کە ژیاندۆستە، دڵتەنگی خراپەیە و خۆشیش چاکەیە. ئامانجی مرۆڤ لە ژیاندا ئەوەیە کە هەموو شتە زیندووەکانی خۆش بوێت و خۆشی لە هەموو شتە مردوو و میکانیکی دوور بخاتەوە. من لێرەدا هەوڵمدا کە وێنەیەکی ڕوونی هەردوو مەیلی نکرۆفیلی و بیۆفیلی پیشان بدەم، بەڵام زۆر کەم ئەم دوو مەیلە وا بە ڕوونی لە یەک کەسدا دەردەکەون، چونکە نکرۆفیلی ڕوون واتا ئەو کەسە شێتە، بیۆفیلی ڕوونیش واتا کەسێکی قەدیس. بەشێکی زۆری خەڵکی تێکەڵاوێکن لە هەردووکیان، بەڵام ئەوەی کە گرنگە لامان، بوونی ئەو مەیلە لە کەسێکدا. دیارە ئەو کەسانەی کە مەیلی نکرۆفیلییان تێدا بەهێزە، بە هێواشی مەیلی بیۆفیلی لە ناخیاندا دەکوژێن. جێگای گوتنە، ئەو کەسانە خۆیان هێندە هۆشیار نین کە هەست بە خۆشەویستی مەرگی ناخیان بکەن. هەر بۆیە دڵیان ڕەقتر دەبێت. بە شێوەیەک هەڵسوکەوت دەکەن کە وەکوو کاردانەوەیەکی عەقڵانی و مەنتقی ببینن. ئەو کەسانەشی کە مەیلی ژیاندۆستی لە ناخیاندا زاڵە، کاتێک لە دۆڵی مەرگ نزیک دەبنەوە تووشی شۆک دەبن. لەبەر ئەوە زۆر گرنگە ئێمە تەنها هێزی مەیلی نکرۆفیلی لای کەسێک تێنەگەین بەڵکو پێویستە بزانین تا چەندە ئەو کەسەش هۆشیار و ئاگاداری ئەم مەیلەی ناخیەتی. گەر ئەو کەسە لەو باوەڕەدا بوو کە لەسەر زەوی ژیان دەژی، لە حاڵەتێکدا ئەو لەسەر زەوی مەرگ دەژی. بەم شێوەیەش ئەو کەسە ژیانی لەدەست دەردەچێت و هیچ هیوایەکیش نییە کە جارێکی تر بۆ ژیان بگەڕێتەوە. وەسفکردن و مەیلی نکرۆفیلی و بیۆفیلی ڕووبەڕووی پرسیارێکمان دەکاتەوە، ئەویش ئەوەیە ئایا ئەم چەمکانە هیچ پەیوەندییەکیان بە چەمکی فرۆید دەربارەی غەریزەی ژیان، ئیرۆس، و غەریزەی مەرگ هەیە؟ لێرەدا ئاسانە ئەم لێکچوونە بکەین. دیارە کاتێک فرۆید لە ڕێگای ئەزموونگەراییەوە ئەم پێشنیارەی باس کرد کە هەردوو پاڵنەرەکە لە ناو ناخی مرۆڤدا بوونی هەیە، ئەو زیاتر کاریگەری جەنگی جیهانی یەکەمی پێ دیارە کاتێک فرۆید لە ڕێگای ئەزموونگەراییەوە ئەم پێشنیارەی باس کرد کە هەردوو پاڵنەرەکە لە ناو ناخی مرۆڤدا بوونی هەیە، ئەو زیاتر کاریگەری جەنگی جیهانی یەکەمی پێوە دیار بوو کە تێدا هێزە پاڵنەرە وێرانکارەکانی تێدا دەرکەوت. پاش ئەوەی جارێکی تر تیۆریا کۆنەکەی کە دژ بە غەریزەی سێکسی و غەریزەکانی، من، دەوەستایە بە گۆڕی، پاش ئەوە گەیشتە ئەو ڕاستیەی کە خەباتکردن بۆ ژیان و خەباتکردن بۆ مەرگ پەیوەستن پێکەوە و هەردووکیشیان لە ناو ماددەی ژیاندا بوونیان هەیە. لە ڕاستیدا دەتوانین تێبینی غەریزەی مەرگ بکەین کاتێک بەرەو دەرەوە هەنگاو دەنێین و دژی خەڵکی ترا، یان کە بەرەو ناوەوە هەنگاو دەنێین و دژی خودی خۆت ڕووبەڕوو دەبیتەوە. زۆرجاریش لەگەڵ غەریزەی سێکسیدا تێکەڵاو دەبێت. ئەمەش بە ڕوونی لە لادانی سادی و ماسۆشیدا بەدی دەکەین. لە کتێبەکەی کە لە ساڵی هەزار و نۆ سەد و بیست بە ناوی، چی لە پشت پرەنسیپەکانی چێژوەرگرتنەوە هەیە، نووسیویەتی، فرۆید لەو باوەڕەدا بوو کە پرەنسیپێکی ویراسی، میراتگری، کۆن هەیە کە ناوی لێ ناوە، خەفەتی دووبارەبوونەوە. ئەمە کار دەکات بۆ ئەوەی جارێکی تر بگەڕێیتەوە سەر حاڵەتی پێشوو، گەڕانەوەی ژیانی ئۆرگانی بۆ حاڵەتی ئەسڵی خۆی. فرۆید دەڵێت. گەر ئەوە ڕاست بێت کە دەڵێن لە زەمەنی زۆر کۆندا بە شێوازێک کە هیچ باوەڕناکەیت ژیان لە مادەیەکی مردوو دروست بووە، بە پێی ئەو پێشبینیانە کە کراون غەریزەیەک دەرکەوتووە کە ئامانجی ئەوە بووە ژیان لە مردن ڕزگار بکات و جارێکی تر حاڵەتی ئۆرگانی شتەکان دروست بکاتەوە. لە ڕاستیدا دەتوانین تێبینی غەریزەی مەرگ بکەین. کاتێک بەرەو دەرەوە هەنگاو دەنێین و دژی خەڵکی ترە، یان کە بەرەو ناوەوە هەنگاو دەنێین و دژی خودی خۆت ڕووبەڕوو دەبیتەوە. ئەمەش بە ڕوونی لە لادانی سادی و ماسۆشیدا بەدی دەکەین. لە بەرامبەر غەریزەی مەرگ، غەریزەی ژیان دەردەکەوێت، لە کاتێکدا غەریزەی مەرگ سیفاتی جیاکردنەوە و پەرتەوازەکردنی هەیە، بەڵام ئیروس، غەریزەی ژیان، ئەرکی بەستنەوە و تێکەڵاوکردن و یەکگرتنەوەی گیانلەبەران لە نێوان خۆیان هەیە، ئەویش لە ڕێگای شانەکانیانەوە. بەم شێوەیە ژیانی تاکێک دەبێتە گۆڕەپانێکی گەورە بۆ شەڕی ئەم دوو غەریزەیە. لە لایەکەوە هەموو کاتێک ئیرۆس دەیەوێت هەموو مادە ئۆرگانییەکان لە پرۆسێسی یەکگرتنەوە کۆیان بکاتەوە، بەڵام غەریزەی مەرگ هەموو کاتێک بە پێچەوانەی هەوڵەکانی ئیرۆسەوە کار دەکات.